هەزار و نۆ سەد و یەک ی زەینی هەتا هەزار و نۆ سەد و حەفتا و شەش ی زەینی لە ساڵی هەزار و نۆ سەد و سی و دوو ی زەینیدا خەڵاتی نۆبڵ بەخشرا بە زانای فیزیاگەری ئەڵمانی ڤێرنەر هایزنبێرگ لە ڕێساندنی میکانیکای کوانتەمدا کە بە یەکێک لە گرنگترین دەستکەوتەکانی مێژووی زانستەکان دادەنرێ. زانستی میکانیک چارەسەری ئەو قانوونە گشتیانە دەکات کە زاڵە بەسەر جووڵانەوەی تەنەکاندا. بەڵام لە سەرەتاکانی سەدەی بیستەمدا گریمان و بیردۆزەی گەورەتر هاتەکایەوە و بەرە بەرە ئاشکرا و دەرکەوت کە ئەو قانوونانەی بۆ زانستی میکانیک داڕێژرابوو تا ڕادەیەک بۆ پەسنی تەنە هەرە درشتەکان نەدەگونجا وەک ئەتۆم و ئەو تەنۆکانەی کە لە ئەتۆم بچووکترن. ئەم بیردۆزە نوێیە پاش دەستکارییەکی کەم لە لایەن زانایانی دوای هایزنبێرگ، برەویەکی یەجگار زۆر بڵندی بەدەستهێنا. بە ڕادەیەکیش پەسەندە لەم ڕۆژانەماندا کە هەرچی ڕژێم و یاسا فیزیکەکان هەیە دەیگرێتەوە، ئیتر جۆر و قەوارەی هەر چۆنی بێت. جا لەبەر ئەوەی کە بیردۆزەکەی زۆر کاریگەرە، دەتوانرێ بیرکارییانە ئەو ڕژێمە میکرۆسکۆپییانە ئیتر هەر چۆنێک بێ پیشان بدرێن و بۆشمان دەربکەوێ کە پێشبینی لە میکانیکای کوانتەمدا چەند جیاوازییەکی تەواوی هەیە لەگەڵ میکانیکای کلاسیکدا بە چەند بڕێکی ئەوەندە بچووک کە ناتوانرێ بپێورێت. هەر لەبەر ئەمەیشە کە میکانیکای کلاسیک بە ڕێگەی بیرکارییانە زۆر زۆر ئاسانترە لە میکانیکای کوانتەم. ئەو تاقیکارییانەش زانستانە دەریخستووە کە بۆچوونی کوانتەم میکانیک لە ڕژێمی دوورکییەکانی ئەتۆمدا چەند ڕاست و پەسەندترە لەم بارودۆخەدا لەسەر وشەی دوورکییەکانی پەراوێزێک هەیە، درک واتە بعد، کۆتایی پەراوێز. یەکێ لە ئەنجامە گرنگەکانی بیردۆزەی هایزنبێرگ بنەڕەتی سنووریەتیە کە لە ساڵی 1927 ی زینیدا بەخۆی دایڕشت. ئەم بنەڕەتە یەکێکە لەو بنەڕەتە گرنگانی کە تەواو ڕێگی داکوتاوە لە گشت زانستەکاندا. ئەو کاری کە بنەڕەتی سنووریەتی پێی هەڵدەستێت بریتیە لە دانانی سنوورێکی دیاریکراو بۆ بیردۆزەیەک کە توانامان بەسەر کرداری پێوانەکاریدا ببێت، گەر ئەو قانوونە سەرەکیانەی فیزیک بەربەستی جیهان بکەن بۆ گەیشتن بە وردزانیی ئەو ڕژێمەی هەوڵی بۆ دەدرێت و لە سەریشی بکۆڵرێتەوە، ئەوە ڕەفتار و ڕەوتی ئەو ڕژێمە کە زۆر ڕوون و ئاشکرایە لە دواڕۆژدا ناتوانێت پێشبینی لێ بکات. سەبارەت بەم بنەڕەتە سنووریەش هیچ چاککارییەک نەکراوە لە ئامڕاز و دەزگا پێوانەییەکاندا تاکوو بەسەر ئەو کۆسپانەدا زاڵ ببن. ڕێباز و بنەڕەتی سنووریەتی دەریدەخات کە زانستی فیزیک تەنها لە پێشبینییە ئامارکارەکاندا دۆخی خۆی دەبینێت، ئیتر توانای بەسەر کارێکی تردا نییە. ئاشکرایشە لە ڕووی بیرکارییەوە لەوانەیە بیردۆزەی کوانتەم بوارێکی مەزنتر و فراوانتری هەبێت لە بیردۆزەی خزمایەتی، جگە لەوەی کە گۆڕانکارییەکی تەواوی خستە چەمکی سەرەکیمان لە جیهانی فیزیکدا. لەو کارە مەزنانەی کە خرایە گەڕ بە هۆی ئەم بیردۆزەوە دروست کردنی میکرسکۆپی ئەلکترۆنیک، تیشکی لێزەر، ترانزستەر، هەروەها خرایە گەڕ لە فیزیکی ناوکی وزەی ئەتۆمیدا بناغەی زانستی شەبەنگ زانی، کاری پێ دەکرێت لە ستێرناسی و کیمیاگەریدا، لە پێکهاتنی ناوەوەی ستێرەکاندا و موگناتیسی ئاسن و سروشتەکانی شلەی هیلیۆم و چەند بیرکارگەریەکی تر. هایزنبرگ ژیانی هەر لە وڵاتی ئەڵمانیادا بەسەر برد هەر لەوێش لە ساڵی 1970ی زینیدا لەدایک بووە پلەی دکتۆرای لە ڕشتەی بیردۆزەی فیزیکدا ساڵی 1920 زینی لە زانکۆی میونخدا وەرگرت لە ساڵانی 1924 زینیەوە تاوەکو 1920 دیزینی لەگەڵ فیزیاگەری دانیمارکی بەناوبانگ نیلز بۆر کاری دەکرد لە شاری کۆپنهاگن. لە ساڵی هەزار و نۆ سەد و بیست و پێنج ی زەینیدا یەکەمین نامەی زانستی لە ڕشتەی میکانیکای کوانتەمدا چاپکرا. لە ساڵی هەزار و نۆ سەد و بیست و حەوت ی زەینیدا بیردۆزەی بنەڕەتیی سنووریەتی داڕێژا. هایزنبێرگ خاوەنی حەوت زاروڵا بوو. ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و شەش ی زەینی لە تەمەنی حەفتا و چوار ساڵیدا کۆچی دوایی کرد. وا باوەڕە کە هایزنبێرگ زانایەکی باڵا و لێپرسراو بێت لە پەرەپێدانی میکانیکای کوانتەمدا، لەبەر ئەوە شایەنی ئەوەیە کە ئاست و پلەیەکی بەرزی بدرێتێ لەم لیستەدا.